بینیمان کە کۆمەڵێک مەئساتی بەشەری بەسەر مرۆڤایەتیدا دێن، لەگەڵ ئەو هەموو پێشکەوتنەی بواری تەکنەلۆجیا و ئامێرەکان و ئاسانکارییەکان بۆ مرۆڤ، کەچی بەداخەوە دەبینین خەم و خەفەت و مەراق و نەخۆشی و دڵناخۆشیەکان زۆرتر دەبن. وتاری جومعەی ڕابردوو بە فەزڵی خوای پەروەردگار هەندێ شتمان لەو بارەیەوە باسکرد و بابەتەکەمان مابووی هەڵمانگرت بۆ ئەم وتارە. ئەمڕۆش وباللە التوفیق هەندێکی تر لەسەر ئەوە قسە دەکەین و سەرەتای وتارەکەمان دەڵێین خوای پەروەردگار بە حیکمەت و کاربەجێی خۆی کۆمەڵێک غەریزەی بەهێزی لەناو لەش و لار و دڵ و ناخی مرۆڤا دروست کردووە وەکو ئەوەی حەزکردن بە نەمری خوای گەورە کە ئینسانی دروست کردووە هەستێکی تیا دروست کردووە کە حەز دەکات زۆر بژی حەز دەکات ژیانی زۆر توولانی بێ سبحان اللە ئینسان ئەگەر دیقەت بدایە تا تەمەنت بڕواتە پێشەوە تموحت بە ژیان زۆرتر دەبێ ئەوەندەی کە ئینسانێکی بە تەمەن حەزی لە ژیانە جاری وایە گەنجێک بەو حەدە حەزی لە ژیانی درێژ نییە ئەمەش حکمەتی خوای پەروەردگاری تێدایە ئەگەر وانە بوویایە لەم سەرزەویەدا خانوویەکی باش نەدەبینی کابرا خانویەک دروست دەکا حەز ئەکا سێ سەد ساڵی تر هیچی لێ نەیا ئەوەندە مەحکەم و پتەو و جوان بێ کەچی ئەگەر بیر لە خۆی بکاتەوە لەوە ئەچێ نەچێتە ناوێوە کە بەجێی دێڵێ بەڵام خوا ئەم تموحەی خستۆتە ناو دڵی مرۆڤەکانەوە بۆ ئەوەی ئەم سەر زەویە بە جوانی ئاوەدان بێتەوە خوای پەروەردگار غەریزەی خۆشەویستی پارەی خستۆتە ناو دڵی ئینسانەوە لە زێڕ و زیوەوە تا دینار و دۆلار و هەموو عوملەکان، ئینسان بە حوبی دڵ حەزی لە پارەیە، قورئان وا دەفەرمێ، و، وانه لحب الخیر لشدید، بەڕاستی ئینسان بۆ بەدەستهێنانی ماڵ، کە ئیمامی طبری دەفەرمێ بەبێ خیلافی زانایان حوبی خیر لێرەدا مەبەستی ماڵە، ئینسان حەزی لە بەدەستهێنانی پارەیە، خوا ئەم خۆشەویستی پارەی نەخستە دڵەکانەوە زۆربەی ئیش عاسێ دەبوو بەڵام ئینسانەکە بە تموحی ئەو پارەیە کە غەریزەیە لە ناو ناخی مرۆڤە ئەیکا خۆشەویستی ئەم کۆمەڵە شتە کە خوای پەروەردگار لە قورئان ئاماژەی پێکردووە زوینە للناس حب الشهوات ئەمانە خوای پەروەردگار قەدەغەی نەکردوون ئەمانە خۆشەویستی کردوون لە ناو ناخەکاندا جوان کراون بۆ مرۆڤەکان نیسا ژن هاوسەری ژن بە نیسبەت پیاوەوە ژن بە نیسبەت ژنەوە پیاوەکەی ئەم دوو ڕەگەزە پێویستیان بە یەکە بە دوو یەکا عەوداڵن خۆشەویستی بەنین منداڵ خۆشەویستی قناطیری مقنطرە من الذهب والفضة دینار و دۆلار و زێڕ و زیو خۆشەویستی والخیل المسومە، وڵاخە بەرزە، ئوتومبیلی جوان و ئاخر مۆدیل و پێشکەوتوو، والانعام، ئاژەڵ بە هەموو جۆرەکانیەوە، والحرث، کشتوکاڵ، باخداری، فەلاحەت، جا سەرنجی قورئان بدە خوا دەفەرمێ ئەمانە جوان کران لەبەر چاوی ئینسان، شیرین کران لەبەر دڵان، وەڵڵاهی ئەگەر خوای پەروەردگار بە حیکمەتی خۆی ئەمانەی ئاوا شیرین نەکردنایە هیچ گەنجێک ئامادە نەبوو تەحەمولی دروست کردنی خێزان بگرێتە ئەستۆی خۆی، وەڵاهی ئەگەم مناڵ خوا ئەوەندە شیرینی نەکردایە مناڵێک بەخێو نەدەکرا کەچی هەموو ئازارەکانیشی بەخۆشی وەردەگری وەڵاهی سەیر دەکەی ئەگەر بێت و زراعەت و فەلاحەت و کشتوکاڵی خوا ئەوە شیرینی نەکردایە لەبەر دڵی ئەو فەلاحە کەسێ دەنکێ تۆوی بە ئەرزەوە نەدەکرد زۆر مەشەقەتی هەیە کەچی هەمووش لەززەتی لێوەردەگری پاشان پێکەوە نانی سەروەت و سامان و خانوی باش، خوا دەفەرموێ ئەمانە هەموو جوان کراون بۆ مرۆڤەکان و ئەگەر بە حەڵاڵی بیکەی وەڵڵاهی لەززەتیشی لێ وەردەگری، هەرچەند عەزێت دەکێشی لەززەتیشی لێ وەردەگری. ئەمانە قورئان دەفەرموێ کۆمەڵێک غەریزەن بۆ ئەوەی ئەم سەر زەویە بە جوانی ئاوەدان بێ، مرۆڤ تەعمیری سەر زەوی بکا و تەخریبی نەکا و وێرانی نەکا، ئەم غەریزانە لەناو ناخی مرۆڤا هەن. ئەمە تا ئێرە زۆر باشە، بەڵام ئەوەی جێگەی ئەسەفە مرۆڤ جاری وا هەیە سنوورەکان دەبەزێنێ. ئەوەندە عەوداڵە بۆ بەدەستهێنانی ئەم شتانەی کە باسمان کرد، لە سنووری خۆی تێدەپەڕێ بە سنووری خەڵک دەکەوێ. ئەیەوێ سنووری خەڵکیش بۆ خۆی بخوا. ئەڵێ هی خۆم بۆ خۆم، هی تۆش دەخۆم. ئەوێ بەوەی خۆیەوە ڕاناوەستێ کە شەرع بۆی دیاری کردووە ئا لەو کاتەدایە کە ئەم دنیایە ئاوا تێک دەچێ ستەمکاری خوێن ڕێژی غەش کردن ناعەدالەتی بە چاوی خۆت دەبینی سەر زەوی لیخن بووە پڕ بووە لەم هەموو ناعەدالەتی و ستەمکاری کە بەهۆی لادان لە مەنهەجی خواوە دروست بووە چارەسەرەکەشی چیە؟ قورئان لە یەک ئایەتە ئاماژەی پێ دەکات و فەرمێ یا ئەیها الذین آمنوا استجیبوا لله وللرسول اذا دعاكم لما يحييكم سورة الانفال آيات 24 ئەم ئاەتە قورآانە باسمان دەکات دەفەرمێ ئەی ئیمانداران ئەی خەڵکانی خواناس و باوەڕدار وەڵامی خوای پەروەردگارتان بدەنەوە یعنی بەردەوام خوا لەو ئاسمانەوە بانگمان دەکات لە کوێوە لەو قورآانەوە ئینسان کە قورئانی خوێندەوە بەردەوام سەیر دەکا ئایا یا ایها الانسان یا ایها الذین آمنوا ئەمانە هەموو بانگکردنی خوایە بۆ مرۆڤ خوا دەفەرمێ هەر وەختێ بانگم کردن وڵامی خوا و پێغەمبەرەکەی بدەنەوە اذا دعاكم لما يحييكم بۆ ئەوەی کەوا ژیانتان بێ خوا بۆچی بانگمان دەکا هەموو ئەمرێکی ئەو خوای پەروەردگارە کە دەفەرمێ ئەی مرۆڤ وا بکە ئەی مرۆڤ ئەوە قەدەغەیە و مەیکە ئللا بۆ ئەوەیە تۆ ژیانت بەختەوەر بێ لما يحييكم جا ژیانێک بەختەوەری دونیا و ژیانێک کە مردنی بەسەرا نایەتەوە بەختەوەری و ژیانی ڕاستەقینە ئەوەیە کە تۆ قیامەتت ئاوەدان بێ هەر کەسێ گوێڕایەڵی فەرمانەکانی پەروەردگار بێ قیامەتی ئاوەدانە بەڵێ خۆشەویستان یحییکم دەفەرمێ ژیان نافەرمێ زیندووبوون ئەمانە دوو شتی لێک جیاوازن بیرمەندێک دەفەرمێ زیندووبوون لەگەڵ ژیانە دوو شتی لێک جیاوازن تۆی مرۆڤ خوا بۆیە خەڵقی کردووی بژی نەک هەر زیندوو بی چونکە پشیلەیەکیش هەر دەژی چۆلەکەیەکی بێ ماڵ و حاڵیش هەر دەژی نابێت تۆی مرۆڤ هەر بژی زۆر کەس لە کەسێ دەپرسێ ئەرێ چۆنی ئەڵێ کوڕۆڵام ماوین ماوین هیچ نییە چۆن ماوی گرینگە ئەو ئێستا ئەوەی ئێمە زۆربەی خەڵکی زۆر منە حکومەت بە خەڵکی ڕەوا دەبینێ کاکە ئەوە کەرەستەکانی زیندووبوونە وەڵا بەرمیلێک نەوتم داوێ بە شەش مانگ ئەوەنی کارە باشت هەیە ئەوەنی جادەیەکیش تۆزە شۆستە کراوە کاکە ئەوە پێویستەکانی زیندووبوونە خۆ پشیلەیەکی بای خۆی هێلانەیەکی هەیە چۆلەکەیەکی گەڵادارەکەی تێ دەژێریەوە ئەمانە پێویستیەکانی زیندوو بوون گەو بچووکترن لە ژیان بوون قورئان دەفەرمێ دەبێ مرۆڤ بژی مرۆڤ ژیانی لەگەڵ ئاژەڵدا جیاواز بێ نەک هەر ورگی تێر بێ ئەبێ بە تەواوی مەعنا بژی جا بۆ ئەوەی بژی ئەبێ عیلمت بە قورئان پەروەردە کرابێ ئەینا ئەوانەی کەوا عیلمیان پێیە بەڵام غەش لە کۆمەڵگا دەکەن سیدەکەی خۆ زاناکانن ستا لەگەڵ ڕێز و حرمەتمدا بۆ ئەو وشەیە بەکاربێنم دکتۆری وا ژیراوە سەیدەلانیە کۆلێژی تەواو کردووە دەرمانی خراپ و تەزویرکراوی لە دەرەوەی وڵات هێناوە بۆ میللەتەکەی خۆی کە پێی بفەوتێنێ خۆ مەکابرایەکی نەخوێندەوار نییە ئەوە شەهادەدارێکە ئەو تەزویرە دەکا پاشان لە بواری ئیجتیماعیدا لە بواری هاوڕێیەتیدا هەر وەختێ دوو کەس یەکتریان خۆشویست و بوونە برادەر ئەگەر ئیمان ئەم هاوڕێیەتیە نەبا بەڕێوە وەکو لە ڕۆژانی ڕابردوو دەبینی گەنجێک گەنجێکی برادەری خۆی دەکوژێ بە تموحی پارەی سیارەکەی ئەمە هاوڕێیەتیە کە دوورە لە ئیمان چونکە لە ژێر ئیستیجابەی خوا و پێغەمبەرە نەوە صلی الله کاتێک کە لە بواری اقتصادیدا لە بواری ئابووریدا ئەم هەموو خەزێنەی سەر زەویە هەیە کەچی لە وڵاتان خەڵک خۆی دەسووتێنە لەبەر بێژیانی لەبەر بێگوزەرانی لە بواری سیاستدا چونکە وەڵامی خوا و پێغەمبەری خوا صلی الله نادرێتەوە سیاست بووە چەواشەکاری خەڵک قێزی لە وشەی سیاست دەبێتەوە کە لە کاتێکا بوو سیاست خۆشەویست بێ لای خەڵک چونکە فەنی ئوموری ئیدارە و بەڕێوەبردنی وڵاتە لەبەر ئەوە زۆرجار مرۆڤ بێزار دەبێت لە ژیان دەڵێ ئەوە کەی ژیانە یعنی ئەوەندە وەڕز بووە ئەوەندەیان عەزێت داوە کەی ژیانە خواخوایەتی بمرێ و نەجاتی بێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی والله لە آخر زەماندا لە آخر زەماندا کە مرۆڤ دەگاتە قیمەی پێشکەوتنی تەکنەلۆژیا و بوارە مادیەکان و گیرفان پڕکردنەکان ئا لەو کاتەدا فەرمووی ئوممەتم وای لێ دێ بەلای قەبرێکا دەڕوا ئەزانێ قەبرەکە تازەیە ئەڵێ خۆزگەم بە خۆت خۆزگە من لە شوێنی تۆ بمردمایە فەرموو وەڵڵاهی لە هیچیشی کەم نییە لە هیچی بواری دنیایی کەم نییە بەڵام خۆزگە بۆ مردووە دەخوازێت چونکە لە ژیان بێزار بووە ئێستا خەڵکێک کە دەستی دەچێتە خۆی خۆی لە ناو دەبات لە ژیان بێزار بووە خۆ ئەگەر سەیریکەی برسی و تین و ڕووت و ڕەجاڵیش نییە لەبەر ئەوە وڵامدانەوەی خوای پەروەردگار و شەرعەکەی خوای پەروەردگار وا دەکات کە مرۆڤ لە مەینەتیەکانی ژیان ڕزگاری بێ پاشان ئیسلام کۆمەڵێک چارەسەری داناوە چارەسەری یەکەم ئەوەیە ئەم ئینسانە کە ئەم غەریزانەی هەیە وەکو عەرزم کردن خۆشەویستی ئەمانە خراپ نییە خوا دەفەرمێ ژنت هەبێ ژن مێردی هەبێ ماڵت هەبێ سەیارەی ئاخر مۆدیلی بەرزت هەبێ خوای پەروەردگار دەفەرمێ بە قەدەر شاخێک ئاڵتونت هەبێ بە حەڵاڵی هی خۆت بێ قەی ناکا شەرع دەفەرمێ بۆت هەیە کوشت و کاڵ و باخ و باخات و ئاژەڵداری و ئەمانەت هەمووی هەبێ هەمووی باشە پارەشت خۆش بوێ کەسابەتیش بکە بەڵام مەچۆ سنووری خەڵکەوە ئەوەش شەرعەکە دیاری دەکات سنوری تۆ تا کوێیە بۆ ئەوەی نە ماڵی خەڵک بخۆی نە خەڵک ماڵت بخوا بۆ ئەمە ئیسلام چەند یاسایەکی داناوە خاڵی یەکەمیان ئەوەیە ئیسلام پێت دەڵێ مەرج نییە حکومەت هەموو دەمێ چاوی لەسەر خەڵک بێ مەرج نییە بەڕێزان مەرج نییە حکومەت پۆلیس بە دیار هەموو کەسێکەوە دابنێ بۆ ئەوەی کە ئینسان ئەمین بێ کاتێ چاوی حکومەتیشی لێ دیار نییە ئەبێ ڕقابەیەکی خوایی لە ناو دڵەکانا هەبێ کە قورئان دەفەرموێ وهو معکم اینما کنتم دڵنیابن لە هەر شوێنێکا بن خواتان لەگەڵایە لەو شوێنەی کە کەس ناتبینێ و کەس چاوی لێ نییە پەروەردگار چاوی لێتە ڕەنگە کەسێک بڵێ بە گەنجێکی مسلمانی ئێمە بڵێ ئێوە بۆ هەر باسی دین دەکەن بۆ باسی ویژدان ناکەن جارێک لەگەڵ برادەرێکە کە خۆی بە لادین دەزانی کەوتینە گفتوگۆ و کۆمەڵە قسە باسی ئەوەی کرد وتی مامۆستا من زۆر وڵاتانی جیهان گەڕاوم ئێوە زۆر ئیعتیماد دەخەنە سەر دینی ئیسلام لەو وڵاتانە دینیش نییە خەڵک ئەمین و ئەمانیشە و بازرگانیشی ڕێک و پێکە چونکە ویژدانی هەیە وتم ویژدان زۆر چاکە بەڵام ویژدان هەتا سەر ویژدان نابێ ئەبێت دین ویژدان بەڕێوە بەرێ لە ساڵی دوو هەزارە لە ناو سەیدەلیەکە دەرمانم دەکڕی وەرەقەیەکم بەر چاو کەوت ئەوەم لە کتێبا نەبینیوە نەشم دۆزیەوە نووسەرەکەی کێیە بەس وشەیەکی گەلێ جوان و سەرنج ڕاکێش بوو هەر لەوێ لەبەرم کرد دەڵێ الضمیر بلا عقیدە کمحکمە بدون قاض ویژدان و زەمیری ناو ناخی مرۆڤ بەڵام دینی خوای لەگەڵ نەبوو عەقیدە و بیروباوەڕی خواناسی لەگەڵ نەبوو وەکو مەحکەمە و دادگای بێ قازی وایە کەسێ بڵێ مەحکەمە شتێکی خراپە، دادگا شتێکی باشە، ئەو تەرازووە هەمووی بە ڕێک و پێک کە دەچی دەیبینی ئومێدێک بۆ چەوساوە، بۆ مافخوراو دەگەڕێتەوە، دەڵێت دادگا مافم بۆ وەردەگرێ. بەس باشە ئەم بینایە ئەگەر قازی و حاکمێکی تێدا نەبێ کار بە حوکمەکە بکا، بە کەڵک دێ؟ بە کەڵک نایە، هەر شتێکە ڕەمزییە. ویژدانیش بەڕێزان ئاوایە، ویژدان لەناو ناخی هەموو مرۆڤێکا هەیە وەکو دادگا و بیناکە. بەڵام ئەبێ قازیەکە کە دادگای شەرعیە و کە دەڵێ خوا بەردەوام چاوی لێتە ئەی ویژدان مەدۆڕێ ئا ئەوە دەبێت سەرپەرشتی ویژدانەکە بکا ئەینا کەس بێ ویژدان نییە بەڵام ویژدان تا بڕێک دەڕوا ئەگە خواناسی لەگەڵ نەبوو چۆک دادەدا هەر نمونەیەکی واقعی بۆ جەنابتان باس بکەم هەموو ئەوانەی کاتی خۆی لە سەردەمی بەعسی لە ناوچوودا چوونە شاخ و چەکیان دەستداوەیە و بوونە شۆڕشگێڕ ڕێز و حرمەتمان هەیە بۆ خەباتی هەر کەسێک کە بۆ میللەتەکەی تێکۆشابێ هەموو ویژدان پاڵی پێوە نان ئەینا کابراش دەیتوانی چەکداری شاخیش نەکا و لە ناو شاری شابێ و بە خۆشیش بژی بەڵام ویژدانی پاڵی پێوەنا ئەو گەنجە بڕوا لەو شاخە لەسەر میللەتەکەی خۆی بەکوشدا خۆمە ویژدان پاڵی پێوەنا ئەم ویژدانە هەبوو کەچی سەیر دەکەی کاتێ لە شاخ گەڕایەوە سەر جادەی قیر، لە جیاتی گوێدرێژ مۆنیکای لێ خوڕی، لە جیاتی ئافرەتی لادێ ساوەری بۆ لێ نەچوو کچەکانی زانکۆی هەڵبژاردن، لە جیاتی ساوەر خواردن قەل خواردنی بۆ نسیب بوو، سەیر دەکەی ویژدان. ویژدان ڕۆی، هەر ئەو کەسەی دوێنێ ویژدان پاڵی پێوە دەنا دیفاع لە میللەتەکەی بکا، ئێستا گەورەترین دز و جەردەی سەر ئەو میللەتەیە. ئێستا بیرە نەوتێک هەڵلووشێ هێشتا قەناعەتی نایە بەرمیلێک نەوتیش بە تۆ ڕەوا نابینێ ئەها ئەمە خۆ واقیعەکە کەس نییە لاری لێی هەبێ ویژدان هەیە لە ناخەکاندا بەڵام ئەم ویژدانە ڕەقابەی خوای مراقەبەی نەکات تا حەدێک بڕدەکا ئەوانەی کەوا بازرگانن لەگەڵ حرمەتم بۆ کەسانی دەرەوەی وڵات کار دەکەن و خوا بەرەکەت بخاتە ڕزق و ڕۆزیانەوە بە حەڵاڵی بەڵام سەیرکە لە یەکێ لە ڕۆژنامەکاندا بە ئامار دامە ئەڵێن لە مانگی یەکی دوو هەزار و یانزە بۆ کۆتایی مانگی دوانزەی دوو هەزار و یانزە بەس لە گومرگی برایم خەلیلە لە پارێزگای دهۆکە هەشت سەد و حەفتا و حەوت تەن بەس خواردنی یەک سپار ویستراوە بێتە هەرێمی کوردستانەوە بازرگان هێناوێتی و گیراوە هەشت سەد و حەفتا و حەوت تەن خواردنی بەسەرچوو لە ڕۆن لە برنج لە نیسک لە نۆک لە باقلەمەنیەکان هەشت سەد و حەفتا و حەوت تەن بەس خواردنی ئێکسپایەر، کابرا فرسەتی هێناوە شەوێک داخڵی ئەم دیوێکاوە بیخاتە ورژی ئەو فەقیر و هەژارە تووشی سەرەتان و سیری بکا. ئێ باشە خۆ ئەمە بە حیساب ویژدانی ئەبێ هەبێ کابرایەکی پارەداری ئاوا گەورە بازرگانی نێودەوڵەتی بکا ئەبێ ویژدانی هەبێ بەڵام کوا ویژدانەکە کە فرسەتی بۆ ڕێکەوت ویژدان بار دەکا ئەمە ئەمە ئەمەندە هەر گیراوە بە ئامار سووتێندراوە سەد و شەست تەنیش ڕەوانی دەرەوەی وڵات کراوەتەوانێ ئیسلام ئەوەمان فێر دەکا ناڵێ هەر بۆ قیامەت ئەڵێ لە دنیادا عقوبەکەی وەردەگری بۆ نمونە کەسێک دوو لە ڕووی جەنابتان درۆز وەربکا درۆزن بێ کە لەعنەتی خوا لە درۆزن کراوە لە قورئانا ئەمە پێش ئەوەی لەعنەتی خوا تۆقەکە بکرێتە گردنی و بەرەو جەهەنەم ڕایکێشێ لە قیامەتە لە دنیادا عقوبەکەی ئەوەیە پیاوی درۆزن دوو لە ڕووتان پەرژینێکی قایم بێ ئیعتیباری قسەکانی نامێنێ ئەنجا وەلێ ئەڵان کێ ئەو قسەی کرد ئەڵێ فڵان کەس ئەڵێ گوێی مەدەیە بەخوا فڵان کەس کردوێتی ئیعتیباری نییە ئەمە عقوبەیەکی گەورەیە بەڕاستی ئینسان ئەو قسەیە و ئەو زمانت ئیعتیباری نەبێنە لە بەینی خەڵکا غەشکردن کە دوو سێ جار غەشن لە خەڵک کرد سیقەت نامێنێ لە بەین لە ناو خەڵکا خۆ ئەگەر نەشتێت جەهەنەم لە قیامەتا هەر لە دنیا گەورەترین عقوبەی ئەوەیە ئینسان متمانەی لێ دەستدا لە ناو خەڵکا جسرێک لێی نووسراوە پێنج تەن بەسەر ئەم جسرەیا بڕوا، کەسێ لۆرییەکی پێیە دە تەنی پێ بوو، ئاوا ڕوانی وتی کوڕە خۆ مرورێک دیار نییە و کەس چاوی لێ نییە با بڕۆم. ئەوە خۆی زەرەد دەکا، چونکە یەکسەر جسرەکە دەتەپێ، ئەم تەحەمولی پێنج تەن دەکا. برادەرێک گەڵابەی پێیە ئەڵێ ئەو جادەیە لەبێ لە قورسی ئەوەندەدا بڕوا. ئەم دەڵێ مادام هێشتا قەپانەکە دانەنراوە بە شەو لێی دە، خۆ مرور نازانێ کابرای قەپان لەوێ نییە. کاکی من جادەکە کە چاڵ بوو ڕۆژێ تۆش دەکەوییە ناوییەوە. لەوانەیە کوڕەکەی تۆ قەمەرەی پێ بێ و بکەوێتە ئەم چاڵە و وەرگەڕێ هەر پێش قیامەت. هەموو شتێکی نایاسایی کە قانوون قەدەغەی کردووە بۆ مرۆڤ، ئینسان ئەم ناقانوونی و کردی مەعسیەتە، بێ ئەمری خوایە. هەموو شتێکی ناقانوونی کە ئینسان ئەنجامی دا بێ فەرمانی خوای کردووە. بۆیە کاتێک کە دەبینی ئەمە ناگاتە قیامەت هەر لە دنیاش خۆت تۆڵە لێ وەردەگرێ. برادەرێکی شوفێر کە لە سایدێکا نوسراوە لە سەد زیاتر نابێ بڕۆی لێرە ئەو لە سەد و چل دەڕوا اللە خۆ کامیلەکەی مروری لێ نیە خەیچێکە برای بەڕێزم ڕۆژێ پێش قیامەت ئەمە بۆ خۆی مەعسیەتە واللهی ئەمە دین ئاوا وەرگرن خۆشەویستانم برانی ئیماندار خوشکانی بەڕێز ئەوانی کە لە مزگەوتا گوێتان لە دەنگمانە ئەوەی ئەهلی ئەم دینەیە واللهی ئەو قانونەی کە حکومەت دایدەنێ لە بەرژەوەندی ناو حکومەتی فڵان کەس نییە، ئەو یاسایی هەموومانە. ئەو مرورەی کە دایناوە ئەڵێ لەم جادەیەدا ئەبێت لە سەد بڕۆی، تۆی شوفێر لە سەد و بیست ڕۆیشتی بیست گوناهت بۆ دەنووسرێت تا ئەچیتە سلێمانی. وەڵڵاهی با مروریش چاوی لێ نەبێت، چونکە ئەمە یاسایەکە بۆ سەلامەتی تۆ داندراوە. سەد و چلت لێ خوڕی وەڵڵاهی کە دەچیە سلێمانی چلت خراپە لە تای تەرازووی حیسابەکەی قیامەتدا داندراوە. ڕۆژی قیامەت چل زەڕبی سوور لەسەر تەرازوەکەت هەیە هی ئەو چل لێخوڕینەیە کە کاتی خۆی بە ناسایی لێت خوڕیوە بۆ چونکە پێش قیامەت خوا شۆڵەت لێ دەکاتەوە ئەو هەموو حادیسەیە دروست دەبێ لەبەرەوە زۆر پابەند بین ئەمە دینە دین ئەمەمان فێر دەکا ئەفەرمێ ئەو نایاساییە ئیلا لە تەرازووی خوای پەروەردگارە لەسەرت حیسابە بۆ قیامەتی خۆت هەموو شتێکی نایاسایی عقوبەکەی لەگەڵە ئەگەر کەسێکیش بڵێ دە وەڵڵا ئیستا لەوانەیە کەسێک لەناو هەر ئێمەدا بڵێ بەخوا مامۆستا سەد گوناحیشم کردووە و هیچ عقوبەیەکیشم وەرنەگرتووە لە دنیاشا تووشی هیچ نەبووم زاناکان دەفەرموون گەورەترین عقوبە ئەوەیە ئەگەر کەسێ بێ ئەمری خوای کرد واتەوە مەبەستم یاساشکێنی کرد زەرەدی لە بەرژەوەندی گشتیدا خۆشی تووشی هیچ نەبوو لە دنیادا گەورەترین زەربە کە خوا لێی دەدا ئەوەیە لەزەتی مناجات لە خزمەت خوادا ناکا دوعاکانی گیرا نابن حەز ناکا نوێژ دەکا تام و چێژی لێ ناکا وەڵاهی وەرە لە خواپەرستیا ژیان بەسەر بەرە کە مناجات دەکەی لە خزمەت خوای خۆتدا فرمێسک بە چاوتا دێ کاتێک کەم بێ ئەمری خوا دەکەی هەر ڕۆژێ وەرە بە نایاسایی کۆمەڵە شت بکە ئەو برای گەڵابەی پێیە یاساییانە بارەکەت بار مەکە ئەڵێی بەخوا چاک نەجاتم بوو لە دەستی مرور و قەپان نەیگرتم و پارەیەکی زیادم پێنا بەڵام وەڵی شەو کە هاتیەوە ماڵەکەت هەست دەکەی ویژدانت ئازارت دەدا حەز دەکەی کە دوعا دەکەی تاقەتی دوعاکردنت نییە حەز دەکەی لە تام و لەزەت لە عیبادەتەکەت ناکەی دە وەڵڵا ئەوە گەورەترین بەڵایە ئینسان پەیوەندی لەگەڵ پەروەردگاریا وەکو ئەو جارانەی تر توند و تۆڵ نەمێنێ سێیەم ئیسلام فێرمان دەکا نەفسی ئینسان بەڕێزە هەرچی شەرع نەهی لێ کردووە خۆت بیکەی پێی بێنرخ دەبی بێنرخ نا لەبەر چاوی خەڵک لەبەر چاوی خۆت ئایا بێنرخ بوون لەبەر چاوی خۆت هەیە بەڵێ عولەمایانی تەزکیەی نەفس فەرموویانە، الانهیار الداخلی خطیر جدا، ڕووخانی ناو ناخی خۆت و بێ حورمەت بوون لەبەر چاوی خۆت پەنا بەخوا، ئەوە داڕووخانێکی گەلێک گەورە و خەتەرناکە. کەسێک پێت دەڵێ فڵان کەس کە چووی بۆ سلێمانی ئەو ئەو شتەم بۆ بکڕە. کاتێ کە هاتیەوە قسەیەکەی لە بیرت چووە وتوتە نەوەک پارەکەم نەداتەوە بۆت نەکڕیوە دەتوانی بە دوو قسە بڵێی باوەڕ کە لە بیرم دەتوانی بڵێی وەڵاهی زۆر گەڕام نەبوو دەستم نەکەوت سێ چوار شوێنیشم بۆ کرد بڕوا بکە بەرچاوم نەکەوت ئەینا بۆم دێنای کابرا بڕوات پێ دەکا ئەڵە فڵان کەس ڕاستگۆیە و ماڵیش داوە بێ مەمنونیشتە بەڵام چونکە تۆ ئەزانی وانە خۆ بە دوو قسە ئەوت بەڕێ کرد هەست دەکەی خۆت لەبەر چاوی خۆت پێ سووکە چونکە غەشت کردووە چونکە درۆت کردووە هەست دەکەی خۆت لە ناخی خۆتە هەست بە توانەوە دەکەی کەسێ نەزەرێک دەکا خێزانی هەیە و ئەو کچە بەو جادەیا دەڕوا ئەم نەزەری لێ دەکا خۆ کەسیش چاوی لێی نییە لەبەر چاوی خۆت خۆت پێ سووکە دەی توخوا من عایلەم هەیە و تەر تەماح لە ناموسی خەڵک بکەم ویژدانت ئەگەر نەمردبێ ئەمەت پێ دەڵێ یەکسەر هەست دەکەی لەبەر چاوی خۆتە ئینسان پەنا بەخوا سووکە بۆیە بێ شەرعی ئینسان ترسنۆک دەکا لە ناخا ئینسانێکی ترسنۆک لە بێ شەرع کار دەرەچێ کابرایەک دوکانی هەیە کاتێک کیلۆکەی لە ژێرەوە تۆزی کیلە دەرهاتوە 50 غرام 100 غرامی کەمە پەنا بەخوا چونکە هیوا هەبووە هیوا هەبووە شتی فرۆشتۆ دوایی لێ ئاشکرا بۆ گیراوە سەی دەکەن لە ژێرەوە کیلۆکەی کون کردووە لە ژێرەوە کیلۆکە سەد غرامی لە دەرهاتووە هەموو هەزار غرامێکی بە نۆ سەد غرامی بە هەزار فرۆشتووە ئەبێت چەندی ئاوای لەسەر کۆ بێتەوە بۆ قیامەتی ئەمە بەردەوام یان شتەکەی کۆنەیە بەسەر چوە لە دوکانەکە لە بەکۆگە مناڵێک هات ژنێک هات کە خوێندەواری نیە و سیر ناکە پیرەمێردێکی فەقیر هات شتەکەی دەدەمێ دەڕوا وردە وردە لەگەڵ یا بەڕێ یەکەم بەڵام ناوێ بیدا بەو کە زیتەڵە وریا ئەو خوێندەوارە ئەو گەنجێکی و چالاکە ئا ئەمانە بەردەوام ناخیان ترسنۆکە ئەڵێن نەوەک ڕەقابەیەک بێ و تەفتیشێکی دوکانەکەم بکرێت تۆ بڵێی کەسێ لە ماڵەوە خوێندەواریشی دەست نەکەوێ بۆی بخوێنێتەوە بۆم بێننەوە حەیام بەرن ها لە ناخا دەترسێ قوتابیەک کە قۆپی دەکا چونکە بێ شەرعی خوای کردو بێ ئەمری خوایە حتا لە ئیمتیحانەکە دێتە دەرەوە بەردەوام لە دڵەڕاوکێدا تۆ بڵێ قۆپیەکەم ئاشکرا نەبێ مامۆستا نەمگرێ خۆ ئەگەر نەشگیرا لە ناخەوە هەست بە شکستێکی گەورە دەکا کە وەکو هاوڕێکانی بە حەقی خۆی نەگەیشتۆتە ئەو پلە و پایەیە نەگەیشتۆتە ئەو دەرەجەیە برادەرێک هەبوو کاتی خۆی لە نەوەتەکاندا بۆ ئیمتیحانی شەشی زانستی براکەی ناردبوو ئیمتیحانی بۆ بکە کە براکەی لە دوو کۆلەجی ئەندازیاری لە قۆناغی سێدا بوو یەکسەر چوو بۆ ئەویش لە هەندەسە وەرگیرە ئەم بۆ خۆی هیچی نەیەزانی ئەو لە هەندەسە وەرگیرە دواتر ساڵێکیش دەوامی کرد دەرنەچوو تەنەزولی کرد بۆ پەیمانگایەک برایەک لێی پرسی بوو بۆ وات کرد وتی وەڵڵاهی کە دەچوومە ئەو کۆلیجە خۆم پێ سووک بوو چونکە ئەو هەموو برادەرە ئەو هەموو خوشک و برایان دەبینی هەموو بە حەقی خۆیان بە عیلمی خۆیان لە کۆلێجی ئەندازیاری بوون من بە حەقی براکەم لەوێ بووم هەر کە سەیری خۆمم دەکرد خۆم پێ سووک بوو کاتێک کە تەنەزولم کرد بۆ هاتمەوە مەعهەد بە حەقەکەی خۆم کە نازنام ئەوەش حەقی خۆمە هێشتا دەروونم تۆزێ ئارام بوو لەبەرەوە ئینسان دایمە کە بێ شەرعی دەکا لە ناخەوە ئینسانێکی ترسنۆکە باسی گەندەڵی دەکرێت جاری وایە لە مەجلیسێکە لە کۆڕێکا دانیشتنێکاڵی گەندەڵی خراپە یەکسەر مەسوولێک بەرز دەبێتەوە کاکە بۆ باسی گەندەڵی ئەکەن ئەو چونکە خۆی گەندەڵە هەر کە باسی گەندەڵی ئەکرێ ئەو لەرز لێی دێتێ تۆ خۆ بمەجای و مەبەستیشت ئەو نییە بەزەم چونکە خۆی گەندەڵە دەترسێ دیکتاتۆرێک لەو سەری دنیا دەڕوخێ ئەم لێرە دەتۆقێ ئەڵێ کاکە حک فڵان حکومەتە ڕوخا ئەڵێ لە بوایە خۆ پیشاندانیان نەکردا بوایە خەڵک دانیشتنایە کاتێک کە لەی بن عەلی لە تونس ڕوخا ژنەکەی یەک تەن ئاڵتونی بەس بلۆک کراوی دانابوو بە تەن ئاڵتونی هەبوو معمر قەزافی لە لیبیا هاواری لێ هەستا وتی، کاکە دەبوو خۆپیشاندانیان نەکردایە، ئەهلی تونس وایان نەکردایە، بەخوا کارێکی خراپیان کردووە. سەرنجت دەدا باشە تونس لە کوێ و لیبیا تۆ بۆ لێرە زەندەقت چوو؟ ئەمە هەمان شتی کرد بوو. ئەو ئاڵتونی شار بۆوە لێی گیرا، موعەمەر قەزافیش بۆ خۆی ئەیزانی لە دوای مردنەکەی بیابان شۆفڵ ئیشی تێدا کردووە، سەیری دەکەن خەزێنەیەک هەڵدراوەتەوە هەشتا ملیۆن یۆرۆ لەگەڵ هەشت تەن ئاڵتونی تیا شاراوەتەوە. هەشت هەزار کیلۆ ئاڵتونی عارە بیست و چوار لەگەڵ هەشتا ملیۆن یۆرۆدا بەس ژێر خاکی کردووە وەکو جرج ئەها ئەو لەوێ ماڵەکەی گیرا بە دزی پێکەوە نابوو ئەم لێرە لەرزی لێ هات جا دایمە ئینسان کە بێ شەرعی بێ فەرمانی خوا دەکا هەر کە خراپەکارێک هەرەس دێنێ ئەم لێرە یەکسەر زەندەقی دەچێت بەڵام ئینسانی ڕاستگۆ، ئینسانی دادپەروەر، ئینسانی پاک، ئینسانی ئیش جوان بێ منەتە. ئەها کوردەواری چەند جوانیان فەرموو وەڵا پاک بە و بێ باک بە. کە پاک بووی باکت لە کەس نییە. هورمزان پاشایەکی فارس بوو بۆ چاوپێکەوتنی حەزرەتی عومەر بۆ گفتوگۆ هاتبوو. کە هێنایانە مەدینە وەفدەکە، هورمزان نوێنەری پاشای فارس هاتە شاری مەدینە وتی کۆشکی خەلافەت لە کوێیە؟ وتیان وەڵا خەلافە خیلافەتی ئیسلامی کۆشکی نییە هەر خانوێکی بچکۆلەیە ماڵی حەزرەتی عومەرە و لە مزگەوتی شا شوێنێک جیا کراوەتەوە لێی دادەنیشێ کە چوون نە لە ماڵەوە بوو نە لە مزگەوت بوو سەیری دەکەن لەو دیو مزگەوتەوە لە ژێر سێبەری دارێکا دەستی بن سەرینی کردووە بە سەرین و بەردێکی ژێر سەریدا و لێ خەوتووە لەسەر ئەو خاکە ئەو کابرایە وتی من یانی سەیرم کرد وتم ئێستا چەکدار و حیمایە بەم لاولادا و ئەوێ لەسەر چ شوێنێک دانیشتە چونکە کیسرای فارسی وا بینی بوو هەزاران حیمایە دەوریان دەدا هەزاران کەس ئەوە عەسای ئاڵتونیان بۆ دەگرت شەڕابیان بەدەمەوە دەکرد ئەوە ئەمە کاب ئەمە عومەرە کە هەموو ئیسلاخ دنیا لێ ترسێ سام و هەیبەتی چۆتە دڵی هەموو کار بەدەستێکەوە وتی ئەرە وەڵا ئەوە عومەرە ئا لەوێدا قسەیەکی زۆر جوانی کرد وتی عەدیلتە فەئەمینتە فەنیمتە واللهی زۆر دادپەروەری ناتوانێ زەفەرت پێ بەرێ پارێزراوی ئینسان تا لە تاعەت و گوێڕایەڵی پەروەردگاریا بێ وەڵاهی پارێزراوە بە قەڵای ئیمان بە قەڵای خواناسی پارێزراوە لە نەدامەتی لە پەشیمانی لە شەیطان لە دوژمن خۆی پەروەردگار دەتپارێزێ بەڵام ئینسان کە لە تاعەتی خوا هاتە دەرەوە دەرگای قەڵاکەش کا قەڵاکەت کرایەوە هاتیە ئەو گۆڕە هەزاران گورگ پەلامار دەدا و ژیانت لە مەترسیدایە خۆ ئەگەر لەم دنیایەش ڕزگارت بوو مادام لە قەڵای خواناسی هاتیە دەرەوە ئەی قەبرەکە ئەی سەرپردی سێڕاتەکە ئەی بەردەمی مەحکەمەی خوای پەروەردگار خۆ لەم هەموو سەیتەرەیە ڕزگارت نابێ وا لە دنیاش ڕزگارت بوو وەڵاهی لەو قەبرەدا ئینسان محاسەبە دەکرێ لەسەر هەموو کردەوەکانی ئەوە قۆناغی یەکەمی قیامەتە لەسەر قەبران گوێتان لێ نییە کە مامۆستای بەڕێز دەفەرمێ ئەی فڵان تۆ دەرچووی لە خانووی دنیا لە خانووی فانی گەشتی بە خانووی باقی کە قیامەتە ئەم گۆڕە ئاخر مەنزڵی دنیاتە و یەکەم مەنزڵی قیامەتدا یەکەم مەنزڵی قیامەت لە گۆڕا دەست دەردەکەوێت یەکێ لە پیاوباشان و خواناسان دەڵێ خاڵۆ ژنێکم عەمری خوای کرد بە زاهیر لە دنیادا پیاوێکی ئافرەتێکی ڕێک و پێک و خواناس و دینداریش بوو خاڵۆ ژنم کاتی خۆی کە شووی بە خاڵم کرد ئەڵێ خاڵم ژنێکی هەبوو مرد بەسەر مناڵی ساواوە ڕۆیشت و کۆچی دوایی کرد و سێ مناڵی تریشی هەبوو بە هەموو چوار مناڵی هەبوو ئەم ژنە ڕازی بوو شووی پێ بکا و مناڵەکانیش بەخێوکە بۆ خۆشی دوایی مناڵێکی بووە وافرەتە لە دواییدا کە مناڵەکەی تۆزێک گەورە بوو لە خەم ڕەخسی ئەم ژنەی دووەمیش مرد ئەڵێن لە خەوا بەردەوام خاڵۆژنم دەبینی کە لە عەزابا بوو بەردەوام زۆر ناڕەحەت هەموو جارێک کە لێم دەپرسی دەمگوت خاڵۆژن تۆ ئافرەتێکی دیندار بووی ئێستا بینم ئەزانم تۆ یەقینەن کە مردووی ئەمە قەبرە بۆ ئەوا لە عەزابای ئەگوت ئەی هاوار چیم بەخۆم کرد بەهۆی شیرەکەوە بەهۆی شیرەکەوە خەبەرم ئەبۆوە نەمدەزانی شیرەکە چیە ئەڵێ وەڵای هەشت ساڵ من خەوم ئاوا بە قاڵۆژمەوە دەبینی دوای هەشت ساڵەکە هەموو جارێ لەشم دەپرسی بەهۆی چیەوە دەگوت شیرەکە شیرەکە منی وا لێ کرد تووشی ئەم شوێنەی کردم شەوێکیان لە خەوما دوای ئەو هەشت ساڵ دەم پرسی تخوا خاڵۆژن شیرەکە چی بوو وتی ڕۆڵەژیان خۆ تۆ ئەزانی خاڵت چوار مناڵی تری هەبوو ئێمەش مانگا و مەڕ و ماڵاتمان هەبوو، شیرم دەدۆشی. وەڵاهی شیری ئەو مناڵانە باوکیان نەیدەزانی کە وایە، لە دەرەوە کە تێم دەکرد ئاوم بۆ ئەوان تێدەکرد، بەڵام بۆ مناڵەکەی خۆم شیری خالیسەم تێدەکرد و ئاوم تێنەدەکرد. لە شیرەکەیا فەرقم دەکردن. ئەوانەی کە مناڵی خۆم نەبوون شیرم دەدانێ بەڵام ئاویشم بۆ تێدەکردن. ئەمگوت با ئەو هەموو شیرە نەخۆن، پێیان خەسارە. بەس بۆ مناڵەکەی خۆم کاملەن شیری پاک و خاوێنم تێدەکرد، لە شیرەکەیا فەرقم دەکردن. ئەی هاوار ئەوە خۆ کەس ئاگای لێ نەبوو بەڵام اللە ئاگای لێیە هەر لە قەبرەکەدا هەشت ساڵ دەخەونم پێوە دەبینی هەر هاواری دەکرد ئای شیرەکە چی پێ کردم ئای قوڕ بەسەرەوەی لە تۆزێ شیرە فەرقی مناڵەکانی خۆی لەگەڵ یەکێکەدا بکا کە هەر لەو باوکەن ئای قوڕ بەسەر ئەو سەرکردەیەی فەرقی کوڕەکەی خۆی بکا لەگەڵ کوڕی ئەو میلەتەیە ئەی ماڵوێران ئەو سەرکردەی کە بۆ خۆی لەبەر سپلیتە نازانێ سەرما چیە پیرێژنێکیش داماو بە پێنج لیتری نەوت دەکڕێ ئەبێ ئەمانە چۆن قەبر لە خۆیان گرێ ئەبێ چۆن وەڵامی پەروەردگاریان بدەنەوە ئەبێ بهەژێن واللهی ئەو قیامەتە ئەو قیامەتەیە کە ئینسان وا لێ دەکا کە بزانێ نە مێردەکەی ئاگای لێی بوو، نە خزم و کەس و کارێک ئاگای لێی بوو، خۆ بە خوا مناڵەکەش هەستی پێ نەدەکرد، چونکە ها پەرداخێک بهێنە، نیوەشی بکە با و هەر دەیخۆیتەوە، بەشی خۆشی جسم سوودمەند دەبێ لێی، بەڵام چونکە فەرقی کرد لەگەڵ مناڵەکەی خۆیا، خوا ئەو ئاوەی لێ قبووڵ ناکا، وتی شیرەکە منی وا لێ کرد. بەڵێ خۆشەویستان، ئینسان کە لە تاعەتی خوا دەرچوو ئەچێتە مەعسیەتەوە، کە چووە مەعسیەتەوە لە قەڵای ئیمان دێتە دەرەوە، ئاخری وتارەکەم بەوە دێنم، بۆ ئەوەی پارێزراو بین لە خراپە، لە هەموو ئەو خراپانەی کە ئەمڕۆ دەوری مرۆڤایەتییان گرتووە، ئاگادار بە، زیادەڕەوی مەکە. زیادەڕەوی مەکە لە چیدا؟ لە خواردنا. جاری وا هەیە ئینسان هەر ژەمی خواردنەکەت بەڕێزەکەم یەک تۆز کەمتر چەور بێ، بەخوا هەفتەی دوو جا گۆشت مەخۆ جارێکی خۆ، لە زۆر حەرام دەپارێزرێی، بێ منەتانەتر دەژێی. من زۆر جار لەگەڵ برایانی بەرپرس کە دانیشتوومە قەت دەعوەتی خەڵک مەخۆ. قەت دەعوەت کرای مەچۆ چونکە کە نانی فڵان کەست خوارد هات بۆ دایرەکەت ئەبێت ناقانونی بۆ بکەیت چونکە بەرەژ چاوەرەژێری ئەو ژەمەنانەی بەو خوایە برای کار بەدەست ئەو ژەمەنانەی فڵان کەس هی منی ئەو مەخۆ کە هاتم بۆ دایرەکە منەتت پێم نییە وەکو قانون ڕەفتارم لەگەڵ دەکەی بەس کە یەک ژەم دەعوەتت خوارد ناچاری بێ بە تەلەفۆنێک قانونیش پێ بە ناقانونی جەت خوا ژەمەنانێک ئەوە دێنێ ورگێک لە پێناوی خواردنێکی کاتیدا ئینسان خۆی بۆ چاوبەرەژێرکە لە بواری جلوبەرگا ئافرەتی وا هەیە هەرچی عەیب بێنێتی بەس زیادە ڕەوی دەکات لە جلوبەرگی ناشەرعیدا بەس بەمە گوناهبارە ئەی نەخۆ ئافرەتانی کە سفورن سەریان ڕووتە قاچیان ڕووتە قۆڵیان ڕووتە ئێمە ناتڵێن ئەوانە زیناکەرن زۆریان زۆر بە ئەخلاقن زۆر بەڕێزن زۆر ویژدانیان هەیە زۆر خواناسن کەچی سەیرەکەی لەم بوارەدا خەلەلیان بۆ دروست بووە، زیادەڕەوی کردووە لە خۆڕازاندنەوەدا، لە جلوبەرگی تەسک و تەنک لەبەرکردنا، ئەها ئەو زیادەڕەویە چەند خراپە، زیادەڕەوی لە نووستنا کە نوێژەکانت پێ دەفەوتێنێ، زیادەڕەوی لە تێکەڵ بوون بەگەڵ خەڵکا، ئێستا زۆربەی ئەوەی کە تووشی گوناهباریی بێ زۆر لەگەڵ خەڵکا تێکەڵاوە، پێویستە ئێمە هەموومان سەلام لە یەک بکەین، پێویستە هەموومان یەکتر بناسین، بەڵام پێویست نییە هاوڕێی هەموو کەس بی، ئەبێ هاوڕێکانت دیاریکراو بن، هەڵسەنگێندراو بن، ئەینا ئەگەر لەگەڵ هەموو خەڵکا تێکەڵاو بووی، یان دەبێ دڵی خەڵکت زۆر لێ بڕەنجێ، یان ئەگەر بتەوێ دڵی خەڵک بەدەست بێنی ئەبێ موجامەلە بکەی، ڕیایی بکەی، بە درۆ بڵێی قوربان جەنابت ڕاست دەکەی، بڕوات بە قسەکە نییە دەبێ بڵێی قوربان ڕاستت فەرموو، بەس ئەگەر بۆ خۆت بە تەنیا بووی منەتت بەوانە نییە، دایمە سەلامەتی، لەبەرئەوە ئیشی ئەو بازاڕەت نەبوو دەتوانی زۆر نەچی. ئیشی لای فڵان کەس زۆر زەروور نەبوو زۆر تێکەڵاو نەبی ئەوەی خەڵکی ئەمڕۆ کە بە هیلاک چووە زیادەڕەویە زیادەڕەوی لە ئامێرێکی وەکو موبایلە سەیرەکەی لە وڵاتێکی پێشکەوتوی وەکو ئەڵمانیادا کە موبایلەکە دروست دەکا زیادەڕەوی ناکا بە ئامار نامە بە نووسراو لە وڵاتێکی وەکو ئەڵمانیا لە سەد تا حەفتای خەڵکی لە سەد کەس حەفتا کەسیان موبایلەکانیان لە هەرە سادەکانە هەر ئەوەیە تەلەفۆنی پێ دەکەی و هیچ مواسەفاتێکی نییە. لە سەتا سیانزەیان لە سەتا هەژدەیان موبایلەکانیان مواسەفاتی تێدایە، ئێستا وەی کە لەسەر ئەم مێزە ئەم موبایلی بەڕێزانە کە دانراوە زۆربەیان مواسەفاتن. یەعنی ڕسم دەگرێ، کۆمەڵە مەعلوماتی تێدایە، کۆمەڵە مواسەفاتی تێدایە، وتاری تیا تەسجیل دەکرێ. ئەڵێن خەڵکی ئەڵمانیا لە سەتا هەژدەی هەژدەی خەڵکەکەی مواسەفاتی پێیە لە موبایلە. لە سەتا حەفتای ئەو پەڕی سادەیان پێیە. لە سەدا سێنزەی لەو وڵاتە پێشکەوتوەدا تا ئێستا هەر موبایلی نیە ئەڵێ ئیشم پێی نیە کەچی لە وڵاتی ئێمە مناڵێکە لە شەشی ئیبتیدایە موبایلێکی پێ بایە چوار وەرەقەیە مامۆستاش گیری خوا ڕسمی خەڵکی پێ دەگرێ بلوتوزی بۆ خەڵک پێ دەنێرێ شتی پێ وەردەگرێ مامۆستاش ڵێ فەقیرە بایی چوار وەرەقەی لێ بسێن دوای چی لێ بکەم ئەویش گیری خواردووە ها زیادە ڕەوی دەکەین بۆیە زۆر جار تووشی بەڵا دەبین والله هەتا موبایلەکەت مواسەفاتی کەمتر بێ مناڵم شتی باشن نەبێ بەڵام زیادەڕەوی مەکە. ئۆباما ئەو سەرۆکی ئەمریکایە کە خەزێنەکان لە بەردەستی خۆیدان و پارەش وەک کاوە لە بەردەستیە، مەنعی کردووە کچەکانی بچنە سەر فەیسبووک، ئەڵێ هەفتەی یەک سەعات بۆیان هەیە بەکاری بێنن. گەنجێکی لای ئێمە شەو ڕۆژ لەسەر ئەنتەرنێتە، هەر زایع بوو فەقیرە هەمووی لەدەستدا، زیادەڕەوی کردن تووشی خراپەکاریمان دەکا. ئەو لەو ئەمریکایە کچەکانی ناڵێنەوە پێشێلکردنی ئازادی مافی مرۆڤە ئەڵێ هەموو شتێک سنووری هەیە کچەکەم دەبێت هەفتەی یەک سەعات فەیسبووک ببینێ چونکە سڕی ماڵەکەم دەچێتە دەرەوە چونکە تووشی هەڵە دەبێت چونکە دەیخەڵەتێنن هەفتەی یەک سەعات کافیە بۆ تۆ لەسەر فەیسبووک بی بەڵام گەنجێکی گیرفان خاڵی ئێمە بە قەرز فەقیرە دەچێت لە مامۆستا دروستە کۆمپیوتەرێکی لای تۆ بکڕی بە قستی مانگانە تۆ تخوا سێ چوار وەرەقە لە گیرفانە نەبێت کۆمپیوتەرت بۆ چییە ئەنتەرنێتت بۆ چییە شەریکە و کۆمپانیات هەیە تۆ گیرفانت خاڵییە ئەوەندەی تریش مەسرەفەکە زیاد دەکە و باوش و دایکیشت قوڕبەسەر دەکەی چی پێ دەکەی لەبەرەوە زیادەڕەویەکان خراپن هەموو زیادەڕەویەک ئەوەی مەسولەکان کە ڕیسوا بوون لەبەر چاوی میلەتە زیادەڕەویان کرد ئینا برایەکی بەرپرس ئەگەر خانوێکەی هەبێ دوو خانووی هەبێ باخێکیشی هەبێ دوو سارەشی هەبێ هەموو میلەت خۆشی دەوێت وە قەیچەکە ئەویش کاکە گیان مافی خۆیەتی ئەویش ئینسانە ئەویش ماڵ مناڵی هەیە ئەویش بەرپرسە بەڵام ها کە زیادەڕەوی دەکا لێرە خانووی هەیە لە دوکان هەیەتی لە سلێمانی هەیەتی ئەوێ لە بەغاش هەیبێ ئەوێ لە فڵانیش هەیبێ لە ئەوروپاش هەیبێ یەکسەر ئەمە زیادەڕەوێ دەی باش ئەمانەت بۆچیە خۆ کە مردی لەگەڵ خۆتان نابێیتە قەبرەکەوە باشە زنجیرەیەک سارد بۆچی هەمووی لەسەر یەک ڕەقەم ئەمە ئەمە ناشیرینت دەکات لەبەر چاوی میللەتەکە لە کاتێکا کە سوودیشت پێ ناگەیەنێ وەڵای هەموو زیادەڕەویکردنێک بەڵایەکی بەدواوەیە جا یان لە دنیا خوا بەڵاکە بەسەر دێنێ یان لە قیامەتە خۆ ئەوەی دنیا زۆر باشترە چونکە جەزایەکی تربەویە ئاگادارکردنەوەیە دکتۆر محەممەد العەریفی کە مامۆستای زانکۆیە لە سعودیە ئەڵێ برایە دەرێکم هەبوو برایەکی زۆر گیانی بە گیانی پیاوێکی مسلمانی قورئان حافظ قورئان ئینسانێکی زۆر زۆر بە تەخوا و ئەهلی شەو نوێژ ئەو کەسانی کە نەخۆشی دەروونیەکانیان هەبوو ئازارێکیان هەبوو کە دکتۆر پێی چارەسەر نەدەکرا فی سەبیل الله تەنها لەبەر خاتی خوای پەروەردگار قورئانی بەسەرا دەخوێندن خوای گەورەش بەو دڵە سافەی خۆی بەو تەقوایی کردبووی بە مایەی شیفا بۆ کۆمەڵێک خەڵک ئەڵێ یەکێک بەسەراتێکی بۆ گێڕام وتی کابرایەکی بازرگانی زۆر دەوڵەمەند هات بۆ لام کاتێک کە هات بۆ لام وتی ئازارێک لە دەستی چەپمایە بەدەست ئەو ئازارەوە دەناڵێنم ئازارەکە وای لێ کردبوو چڕو چاوی هێنابوو یەک چاوی پێدا پچڕی بوو وتی هەر بەردەوام دەستی بە دەستی چەپێ بۆ ئەی شێلا و ئازارەکەی نەدەشکا وتم چوویتە لای دکتۆر وتی دکتۆرەکان دڵنیان کردم کە هیچم نییە کەچی خۆشم ئەزانم چ ئازارێکی دەشی لە دەستی چەپمایە ئەڵێ وتم سێ چوار ڕۆژ وەرە لەسەر یەک سێ چوار ڕۆژ بە تەواوی قورئانم بەسەرا دەخوێنم ئەڵێ دیگە بۆ خوای بەس ئازارەکەم زیاد دەکا تۆ ئەو قورئانە دەخوێنی هیچ ئازارەکەم ناشکێ ئەڵێ لە ڕۆژی چوارەما پێم وت بیر بکەوە برام بزانە ستەمت لە کەسێک نەکردووە دوعای مەزڵومێک لێ گیرا نەبووە ئەڵێ تووڕە بوو وتی دوعای مەزڵوم من یارمەتی چەندین فەقیر دەدەم زەکات دەدەم سەرفترە دەم حەجی ماڵی خوام کردووە پیاوێکی باشم تۆ وازانی من ستەمکارم ئەڵێ ئارامم کردە وتم نابرا هەمووان معڕەزین تووشی هەڵەیەک بین لەوە چێ دڵی کەسێکت بە ڕوویەکی ناشرین ئازاردابێ و لە ناخەوە دوعایەکی شەڕی لێکردبی لەبەرەوە بیر بکەوە بزانە حەقی کێل لەسەرۆگەرنی خۆتی پێ ئازاکە ئەڵێ بە عاجزی لە لام ڕۆیشتە دەرەوە دوای دە ڕۆژ هاتەوە زۆر ڕووی گەش بوو دەم و چاوی کرابۆوە هات بۆ لام و ویستی دەستم ماچکا نەمهێشت وتی بەخوا نێوچاوانت ماچەکەم ناچار بووم نێوچاوانی ماچ کردم و منیش ئەوم ماچ کردەوە وتم چییە وا خۆشحاڵی وتی خوا شیفای بۆ ناردم وتم دەی سوپاس بۆ خوای پەروەردگار بەڵام تۆ بۆ هاتوویتەوە بۆ لای من خۆ من ئەو هەموو قورئانەم بەسەرا خوێندی هیچ سوودمەند نەبووی لە من وتی قسەکەی تۆ بە ئاگای هێنامەوە وەڵای کە چوومەوە ماڵەوە بە بیرم هاتەوە من کۆشکێکم کردووە یەک خانوویەکم هەیە چەندین قاتە هەرچی مواسەفاتە لە خاریجەوە لە دەرەوەی وڵاتەوە خەڵکم هێناوە ئەندازیارەکان کە سەرپەرشتی دروستکردنی بینا و کۆشکەکەم بکەن زەویەک هەبوو لە تەنیشتمەوە زۆر حەزم دەکرد ئەو پارچە زەویەش بچێتە سەرەوەی من ئەجاری وای ئینسانەکە ئەم تموحە حەزم لەو پارچە زەوێش بوو ئەوەش چەند نەمامێکی تیا بچێنم و بیکەم بە باخێکی جوان و دیمەنی باخەکەم جوانتر بکە کەلاوەیەکی تێدا بوو هۆدە و حەیوانێکی داری زۆر شڕی تێدا بوو پرسیم وتیان هی ئافرەتێکە چەند مناڵی بێباوکی نازداری هەن لەسەر ئەو هەتیوانە دانیشتووە لە فڵان گەڕەکەیە ئەم پارچەیەش کاتی خۆی باوکی کڕیویەتی و بە کاولی و ئاوا لێرە ماوەتەوە ئەڵێ ناردم بە شوێنیاو هێنایان زۆر محاولەم کرد وتی کاکە گیان نایفرۆشم مناڵەکان وردن من کەسێک نیم کا سپیم پێ بکرێ پارەکەش دەخورێ هەر زەویەکە بێ بۆ مناڵەکان باشترە ئەڵێ پاشان فێڵم لێ کرد یەک دوو کەسی نووسینگەم ناردە سەری پارەیەکی زۆریان دایە ناچارم کرد تموحم خستە بەری و زەویەکەم لە دەستی ساند زەویەکەم لە دەست دەرێنا، دواتر خستمە سەر باخەکە و خانویەکی جوانم تیا کرد و سیاجم کرد. وەختێ ژنەکە بە خۆی زانیبوو سێ چوار قاتی ئەو پارەی بوو فێڵمان لێ کردبوو ئەرزەکەی پارەی دەکرد. تکام وایە لەو برایانەی کە نووسینگەیان هەیە لەگەڵ ڕێز و حورمەتما کورە دەستی خەڵک مەبڕن داماوی وا هەیە بە ئەمانەتە وڵڵە تخوا پارچەیە زەویم هەیە ئاگای لەوە نیە نرخ چۆنە تخوا حەقی خۆی بدەیە لە بازاڕا مەڵێ وەڵا لەبەر خاتری تۆ نەبوایە ئاوامان نەدەکرد وەخوا مشتەری نییە و فڵان کەسیش تەلەفۆنی بۆ مەکە پیاوی خۆتە بێنیەوە ئەمە بۆیە باس دەکەین ئەمە دەرس و عیبرەتی لێ وەرگری ئەمە ڕووداوێکن لە دێر زەمانە ڕوویان نەداوە لەم چەند ساڵەیان ڕوویان داوە ئەوە ئەو کەسەی حەدەسەکە دەگێڕێتەوە خۆی زیندووە لە ژیاندایە هەموو ڕۆژە لە کەناڵە تەلەفیزیۆنەکان لە دکتۆر محەممەد عەبدوڕەحمان عەریفی دەبیندرێ دەتوانێت ئیمێڵی بۆ بکەی پێی بگێڕیتەوە ئەڵێ کە بۆی مەعلوم بوو ئەو ژنە شێت و هار بوو، زۆر بە زەوی بە مناڵەکانیا دەهاتەوە. زەویەک بۆ نموونە بایی دە دەفتەر بێ، تۆ بە دوو دەفتەر لێت بکڕن زۆر دڵت پێی خەم دەخوا. ئەڵێ دەهاتە لای کرێکارەکان و جنێوی پێ دەدان بێگوو وازی لێ بێنن و زەویەکەمان بدەنەوە، ئەوانیش گاڵتەیان پێ دەکرد و ئەیانزانی ئافرەتەکە تێک چووە و شێت بووە کەم ئافرەتە ئاجوویان دەڵێ و دەڵ زەویەکە بە ی خۆی ئەزانێ. ئەڵێ، بەڵام ڕۆژێکیان کە لە قاتەی سەرەوە لە پەنجەرەکەوە دەمڕوانی، ئەو ژنە هەر دوعایە کردی، خوایە تۆڵەی لێ بکەیتەوە، خوایە حەقی من لەو پیاوە بسەنی. ئەڵێ، وەڵڵاهی ئەو ئازارە لە دەستما دروست بوو. چی دکتۆر و دەرزی و دەرمان هەبوو بەکارم هێنا، کە هاتمە لای تۆ دوا ڕێگەی چارە بوو. ئەینا من پیاوێکی ئەوەندە بە دین نیم، ناچاری هێنامی بۆ لای تۆ کە بەڵکو قوڕانم بەسەرا بخوێنی و چاکبم کە چاکیش نەبوو. بەڵام کاتێک کە تۆ ئەوەت پێ وتم، گەڕام بیرم کردەوە دوعاکانی ئەو ژنەیە. ئەمجارە ئەو نەهات بۆ لام من چووم بۆ ماڵەکەی وەڵاهی چووم ویستم دەستی ماچ کەم وتم دایە گیان دەستت ماچ دەکەم و گەردنم ئازاکە لە ڕای خواڕا ئێمە فێڵمان لە تۆ کرد ڕاستە بەڵام دان دەنێم بە هەڵە و تاوانەکەمدا من ژیانم لێ تاڵ بووە تازە قەسر چی لێ بکەم باخ چی لێ بکەم کە هەموو لەشم ئازار بێ لە ڕای خوادا تۆ بە گەورەی خۆت بمبەخشە و عەفوم کە بەڵام من تازە زەویەکە ئەدەمێ بە باخ و باخاتە وتی نا هەر حەز ناکەم نزیکی پیاوی دەوڵەمەندی وەک تۆ بمەوە تخوا با مناڵەکانیشم ڕەفتاری تۆ نەگرن وتم ئەی چیت بۆ بکەم وتی لە شوێنێکی زۆر باشە لەبەر خاتی ئەو مناڵانە پارچەیەک زەوی باشتر لەوەی خۆم بۆ بکڕەوە بە سعری ئەو ڕۆژە کە من ئەهز ڕۆژێ بیفرۆشم حەقی خۆم بۆ بکە وتم لە کوێ شارە تۆ دەتەوێ پارچەیە زەوی دەستنیشان کەم من بۆ ئەو مناڵانەی دەکڕم و مافی خۆیان دەدەمەوە ئەڵێ وەڵایی چوین لەگەڵیا لە نووسینگەیەکە باشترین پارچە زەویمان کڕی بە ئۆتۆمبیلەکەی خۆم چوین سەیرمان کرد و دڵی ئیسراحەتی کرد دەیوتی یا ڕەبی خوایە وا من گەردنم ئازا کرد و تۆش عەفوی کەی ئەڵێ قەسەم بە گەورەی ئەڵڵا دەستی دا نەنا بۆوانە کە ئازارەکەی دەستم نەما دەستی دا نەنا بۆ دوعای ئەو مەزڵومە کوتی خوایە وا من عەفوم کرد خوایە تۆش ئازادی کەی ئەڵێ قەسەم بە ئەڵڵا دەستی دا نەگرت و لە دوعاکانی کە ئازارەکە وردە وردە کۆتای پێ لە دەستەما بەڵێ بەڕێزان ئەوم ئەم گەردوونە ئەڵڵا بەڕێوەی دەبا خۆ هەروا بە بەلاش ناڕوا خۆ ئەم خەڵکان هەروا ژیانیش ڕووناک نابێ با بە خۆماندا بچینەوە ئەو ناڕەحەتیانەی کە دێنە سەر خەڵک ئەو دڵتەنگیە ئەو نەخۆشی نەفسیانە ئەو مشکلە عایلەویانە ئەم مشکلەی ئەم وڵاتە ئەم خەڵکە سادەی ئێمە ئەگە وەیە زانی ئەمریکا سەدامی لەناو بر ماڵی ئاوا بێ دەستی خۆش بێ بەس وایە زانی تازە کوردستان و عێراق بوو بە ویلایەتێکی ئەمریکی ئەمجا قانون و دیموکراسی هەمووی بە پای پیلان دەچوویە ماڵی حاجی و ڕسمی جۆرج بۆش هێڵواسی بوو داماو ئەمجا وەختێ زانی ئەمریکا بە مەرامەکانی خۆی گەیشت و هێندە بیرە نەوتی دابین کرد و ڕۆیشت شەو وڵاتی خۆی وڵاتێکی پڕ لە چەرمەسەری و کێشەی بەجێشت و خوا عاقیبەتی ئەم کوردستانی ئێمە و هەموو خەڵکی خێرکە هەر خوا زانێ عاقیبەتی بەرەو کوێ دەڕوا ها هەموو یەک چارەسەر ماوە گەڕانەوە بۆ لای خالق واز لە مەخلوق بێنە، بگەڕێوە بۆ لای خالق، چونکە هەر ئەو هەناسەکانت پێ دەبەخشێ، هەر ئەو بارانت بۆ دەبارێنێ، هەر ئەو تیشکی خۆرت بۆ دەنێرێ، هەر ئەو دوعاکانت وڵام دەداتەوە، لەو کاتەدا کە مەویسی لە هەموو مرۆڤەکان بەس قاپی ڕەحمەتی خوا ماوە، دەبا لە قاپی ڕەحمەتی خوا بدەین و بڵێین خوایە ڕەحممان پێ بکەی، یا ڕەبی خوایە ڕەحممان پێ بکەی، خوایە عاقیبەتمان خێر کەی، خوایە بمانپارێزی لەوەی کە ستەممان لە خەڵکێک کردبێ و دوعای مەزڵووممان لێ گیرانەبێ، یا اللە. خوایە گەر ستەممان لە کەسێک کردبێ بە گەورەیی خۆت دڵی ئەو کەسە نەرم کەی و ئازادمان کا تۆش ئازادمان کەی لە ئاگری دۆزەخ خوایە عاقیبەتمان خێر کەی ئەوانەی چاکن چاکتریان کەی ئەوانەی لار و لەوێرن خوایە هیدایەتی هەموو لایەکمان بدەی یا ارحم الراحمین یا شافی یا اللە لەم ڕۆژی مبارەکی جمعەدا شیفای نەخۆشەکان بنێری خوا شیفا بۆ نەخۆشەکانمان بنێری ئەوەی مردووە خوایە لە گوناهی خۆش بی سەبوری دڵی کەس و کاری بدەی خوایە گەورە ئەو کەسانی نەخۆشی دەروونی و نەفسیانە خوایە ڕەحم بە حاڵی دڵ دەروونیان بکەی ئەوانەی دەستکورت و هەژارن خوا دەرگایەکی ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە خوایە ئاشنامان کەی بە دینەکەی خۆت دوورە پەرێزمان کەی لە مەعسیەت و بێفەرمانی خۆت یا ئەڵڵا ئامین ئامین والحمد لله رب العالمین الحمد لله